بیست و هەشت بیست و نۆ ساڵ غەیری گۆرانی وتن و لایلایە بۆ هەڵەبجە و هەڵەبجەییەکان و شەهیدان و کەسوکاریان شتێکی ترمان نەبینی و خوڕە دێ و شیر دیار نییە، بۆیە باسی زوڵم دەکەم لەم وتارەدا. زوڵم بە کوردی یانی ستەم، زاڵم یانی ستەمکار، مەزڵوم یانی ستەملێکراو. زوڵم لە زمانی عەرەبیا بریتییە لە دانانی شتێک لە غەیری جێگەی حەقی خۆیە هەر شتێک لە جێگەی ڕاستی خۆیان دادنا ئەوە عەدلە ئەگەر زوڵم شتێکت لە جێگەی خۆیان دانەنا یا قسەیەک لە جێگەی خۆیان نەتکرد ئەوە تۆ زوڵمت کردووە زوڵم موقابیلی عەدلە، پێچەوانەی عەدلە، یانی ئەگەر زوڵم بوو عەدل هەڵگیراوە، ئەگەر عەدل بوو زوڵم باری کردووە. زوڵم چەند جۆرێکی هەیە، جۆرێک مرۆڤ لە خۆی دەکا، زوڵم لە نەفسی خۆی ئەکا حەقی خۆی ناداتێ ماف بە خۆی نادا خۆی بێ بەش دەکا لەوانەی کە خوا بۆی حەڵاڵ کردووە و لەوانەی مافی خۆیەتی زوڵمێکی تر هەیە مرۆڤ لە خوای دەکا نعوذ باللە ئەویش بریتیە لەوە حەقی خوا بدەی بە غەیری خوا خوا تاک و تەنهایە، خالیقە، ڕازقە، مەعبود و موستەعانە، ئەبێ تەنها ئەو بپەرستین و تەنها داوا لە ئەو بکەین. کەسانێک هەن لە جێی خوا شتی تر دانێن، پەنا بە شتی تر ئەبەن، هاوار لە شتی تر ئەکەن، بەتەمای فڵان و فیسارن، و بەردێک، دارێک، خۆرێ، مانگێ، دانێن و کوڕنووشی بۆ ئەبەن و عیبادەتی بۆ ئەکەن و هاواری لێ ئەکەن و قوربانی بۆ ئەکەن، ئەمە زوڵمە بەرامبەر بە خوا ئەکرێ، چونکە حەقی خوایەتی تەنها شایانی رب العالمینە، لا اله الا اللە. زوڵمێکی تر بریتییە لە زوڵمی مرۆڤ لە مرۆڤەکانی تر، لە برا و خوشکەکانی، لە هاوچەشنەکانی، جا ئەو مرۆڤانە هەرچی بن، ئینسان بن، براتن، خوشکتن لە ئینسانییەتە. مسوڵمان بن براو خوشکتن لە ئیسلامە کورد زمان بن براو خوشکتن لە نەتەوە و نیشتمانە دراوسێت بن حەقی دراوسێیەتیان هەیە بەسەرتەوە نابێ زوڵمیان لێ بکەی بەڵام زۆر کەس دەبینی مافی خەڵک چەپا و تاڵانەکە غەدری لێکە بوختانی بۆکە ماڵی ئەخوا لێی ئەدا ئەیتۆقێنێ کیسراکان ئەمانە بە درێژایی مێژوو زوڵمیان کردووە لە ژێر دەستەکانیان و کۆپییەکانی ئەوانیش ئەوانەی کۆپی کراوی ئەوانن با ناوەکانیان جیا بێ با جل و بەرگیان وەک ئەوان نەبێ با زمانیان وەک ئەوان نەبێ ئەوەش شتێکی ناشیرین و نەشیاوە کە هەموو ڕۆژگارێک دەیبینین، گەلی کورد بە گشتی و هەڵەبجە و هەورامان و شارەزوور و گەرمیان بە تایبەتی گەورەترین ستەممان لێ کرا لەلایەن داگیرکەران و ستەمکارانەوە یەک لە دوای یەک بە ئەنفال و کیمیاباران و زیندەبەچاڵکردن و سڕینەوە و کوێرکردنەوەی شار و شارۆچکە و گوندەکان و بە سووتاندنی باخ و بە کوێرکردنەوەی کانیا و کارێزەکان بەڵام مەخابن لەو ڕۆژەشەوە خوا گڵۆڵەی ئەو ستەمکارانەی هەڵپێچاوکردنی بە پەند و عیبرەت بە جۆرە هاستەم کاربەدەست و ورگزلەکانی هەرێم غەدر و ناهەقی بەرامبەر بەم گەلە دەکەن بەرامبەر بە بەجێماوەکانی ئەم ناوچانە دەیان چەوسێننەوە بابزانین خوای پەروەردگار دەربارەی زوڵم و زاڵمان چی دەفەرمێ ناشرینترین صفەت لە ئینسانا بریتێ لە زوڵم پیسترین صفەت بریتێ لە ستەمکردن جوانترین سیفەت لە ئینسانا بریتیە لە عەدالەت چونکە ئەگەر دادپەروەر بی ڕاستگۆ دەبی ئەگەر دادپەروەر بی ئەمانەت پارێزە بی ئەمینە بی هەموو عاقڵێک دینی هەبێ و دینی نەبێ قینیەتی لە زوڵم وستەم دەردێکە لە هەر کۆمەڵگا و هەر دەسەڵات و حکوومەتێکا بێت، وەکو کرمی دار دەیخوا و هەش و فشی ئەکا تا ئەیهێنێ بە چۆکا و سەرمەقولاتی پێ ئەدا. گەلانی دادپەروەر سەردەکەون و دەمێننەوە. با بێ دینیش بن با کافریش بن گەلانی ستەمکار دەڕوخێن و ناویان نامێنێ با مسلمانیش بن لەبەر ئەوە وتراوە العدل و اساس الملک دادپەروەری بناغەی محکەمی حکمداری و دەسەڵاتداریە قورئانی پیرۆز پڕیەتی لە ئایەت دەربارەی ستەمکاران و ئەو ستەمانەی کەوا کردوویانە. فەرموودەی پێغەمبەریش زۆر هەیە هەڕەشە دەکات لە زاڵمان و ستەمکاران و بەرچاوی ڕوون کردوونەتەوە کەوا چیان بەسەر دێ. با گوێ بگرین لە قورئان بزانین چی ئەفەرموێ. لەم شارە دەرتانەکەین لەم جێگە دەرتانەکەین یا ئەگەڕێنەوە سەر دین و بەرنامەکەی ئێمە واز لە پێغەمبەرەکانتان نەهێنن واز لە بانگەوازەکانتان هێنن ئەی پێغەمبەران پێش ئەوەی ئەوان وەڵام بەنەوە خوا وەحی نار بۆ پێغەمبەران فەرمووی گوێ مەدەنێ لە نهلیکەن الظالمین ئەو ستەمکارانە ڕایە نەماڵم لە ناویان نەبم ولنسکننکم ولنسکننکم الارض من بعدهم ذلک لمن خاف مقامی وخاف وعید ئەی پێغەمبەران ئەی ئەتباعی پێغەمبەران ئێوەش لە جێگەکەی ئەوان دائەنێم ئەتانکەم بە جێگەداری ئەوان ئەوە وەعدی خوایە بۆ کەسێ لە قیامەت و لە هەڕەشەی خوا بترسێ و شەرم لە خوا بکا وليعلم الله الذين آمنوا يتخذ منكم شهداء خواه شهيد ياريبك خواه إيمان دار يقلاب كاتوا والله لا يحب الظالمين خواه ظالمي خوشناوي مسيري ظالم لجهنم وهم يصطرخون فيها هواركا باوکە ڕۆیانە ئەڵێن ربنا اخرجنا من نعمل صالحا خوایە لەم جەهەنمە دەرمان بێنە بڕیار بێ کاری چاکە بکەین غیر الذی کنا نعمل ئەوەی کە کردمان دووبارەی ناکەینەوە ئەوەلم نعمرکم خوا فەرمێ ئەرێ لە ئەرزا ئەوە نە عمرم نایتێ تا حەقو بەتاڵ و بۆ دەربکەوێ خوا میللەتیش ئەترسێنێ ئەفەرمێ ولا ترکنو الی الذین ظلمو فتمسکم النار پاڵ نەدەن بە ستەمکارانەوە ئاگری ئەوان ئەتان سوتێنێ تەئیدی زاڵم مەکە ئاگرەکەی ئەتسوتێنێ ئەوەی سنگ بخوا ئەبێ سنگیش بکوتێ ئەوەی چەپڵە بۆ زاڵم لێ بدا شەقی ئەو زاڵمەی بەرەکەوێ ئەوەی بە ناحەق بڵێ حەق خوا تڕۆیەکا خوا هەڵیەدێرێ لەبەرەوە میللەت مسڵمانان پشتگیری زاڵم مەکە با باوکت بێ با کوڕت بێ با برات بێ با عەشیرەتت بێ با حیزبت بێ با گەلت بێ پشتگیری زاڵم مەکە بەری بە لە زاڵم هەر کەسێ هەیە ئەوەی زوڵمەکە لە ژن و مناڵەکەی ئیستا بەعزێکتان پاڵتان داوە بە پایەوە ها ئەوە یەک ئەوە یەک ئەوان با پاڵتان داوە ئەوە ڕوکنە پێی ئەڵێن پایە بە عەرەبی خوا ئەفەرمێ پاڵ مەدەن ولا ترکەنو ناڵێ ئیلا عەمید المەسجد نا إلى الذين ظلموا پاڵ مەدەن بە زاڵمانەوە بۆ فتمسكم النار ئاگری ئەوان دەتان سووتێنێ سبحان الله لەم ئاەتە ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار وما لكم من دون الله من أولياء ثم لا تنصرون كبالتان دا بيانوا كسناتوا نبي بهاورتانوا وهروها فرمي وإذا رأيت الذين يخوضون في آياتنا فأعرض عنهم كاتي لشوينيكا الم یکن ربک مهلک القری بظلم خوا هیچ شارێکی وێران نەکردووە خوا هیچ گەلێکی تیا نەبردووە و ئەهلها مصلحون ئەگەر خەڵکەکەی باش بن خوا لە ناویان نابا هەرگیز هەرگیز فكأي من قرية هەر شارێک قەریە لە قورآانە بە معنای شاری گەورەیە ئاگاتان لێبێ جاف، گۆران، هەورامی، بادینی، زاڵم هەر زاڵمە، کێرەی تاڵە، گۆشتی بۆگەنە، خۆشت نەوێ خوا دەسی بۆ شل ئەکا تا ئەو دەقیقەی کەوا ئەجەلی دێ جا کە گرتی دەرچوونی نیە. مانگی باوکەڕۆ و هەڵپەرکێ بۆ هەڵەبجە هاتەوە لەوانەیە بڵێ باوکەڕۆ باوکەڕۆی هەڵپەرکێ چی لە یەکێ لە یادەکانی هەڵەبجە تی پێ هاتبوون لە مێنەمەنتی هەڵەبجە بە گۆرانی و مۆسیقاوە یادی کیمیابارانی هەڵەبجەیانە کردەوە بە ڤیدیۆی ژەیە توانن بگەڕێن لە یوتیوب ئەوە بۆیە ئەوەشم بۆ زیاو کردووە ساڵی جارێک خەڵکانێک لە دەرەوەی هەڵەبجەوە لە کاربەدەستان و سەیرانکەران و نووسەران و هونەرمەندان و لایەنە سیاسیەکان دێن بۆ هەڵەبجە و لە پانزەی سێ هەتا حەڤدەی سێ هەندێک مۆسیقای غەمبار و تابلۆ و لافیتە هەڵدەواسرێت و دەکرێت لە پاش ئەوە دەرگا و دەڕابەی دووکان و قەیسەریەکەی هەڵەبجە دادەدرێتەوە و دادەخرێت تا ساڵێکی تر وەک ئاشی ئاوکەوتوو دەنگی نامێنێ و خپ و کپ دەبێ لەو سێ ڕۆژەدا بەڵێنی زۆر بۆ سەرچاوی زۆر فاتیحەی درۆینەی زۆر فاتیحەی درۆی نازان چیە ئەچنە سەر قەبرەکان یەک دوو سێ چوار پێنج شەش حەوت دوانزە خوێن و فاتیحە نازانن باوەڕیشیان پێی نیە زۆر بیان بۆ فاتیحای درۆینەی پێڵێن فاتیحای درۆینە خوێندنی زۆر بۆ شەهیدان و گوڵی بێگیان و بێبۆن دانان لەسەر مەزاری شەهیدان غەریبن، باخەکانی هەڵەبجەو هەورامان بێ خزمەتن، بەروبومیان خراپ دەبێ، باخەوان و جوتیار و ئاژەڵدارەکانی سنوری پارێزگا بەردەوام لە زەرەر و زیاندان. مەرزەکانی هەڵەبجە نەکرانەوە، پرۆژەکانی ئەوەی لێی دەخورێت سێ بەشی بوجەکەیەتی یەک بەشی تیا خەرجەکرێ. ملیۆنە دینار دابنێن بۆ رێگایە سێ چارەک ملیۆنی ئەخۆن دزو کۆمپانیا و دەخەڵ ئەگەر ربعە چارەکێکی دوو سەد و پەنجا هەزار دۆلاری خەرج کەن لەو جادەیە بەرپرسە بێویژدانەکان نایەڵن پرۆژە بکرێتەوە داوای حیسە دەکەن بە نیوەیی بە سێکوتی ئەگینا نایەڵن نایەڵن باشە پێم ناڵێن بۆچی هەڵەبجە پێ ناگرێ؟ پێم ناڵێن بۆچی سیمای پارێزگای پێوە دیار نییە؟ ئەگەر حکوومەتی عێراق خزمەتی ناکا ئەی حکوومەتی هەرێم بۆ بۆ نایەن بەدەم ئەم کۆستە کەوتووەوە نوێنەری حیزبەکان لە هەڵەبجە بۆ خزمەتی هەڵەبجە ناکەن دانیشتوانی هەڵەبجە و شەهیدان و کەسوکاریان دەکەن بە قوربانی حیزبەکەیان و دەستکەوتێکی کورت و کەم ئەی باشە خەڵکی ئەم شارە و ئەم پارێزگایە بۆ واز نایەنن لە بژی بژی و چەپڵە لێدان و دەنگدان و سەردان و شەڕەپەڕۆ وازان دوێنێ قسەیەک کراوە توێنە مانگی نۆ ئینتیخابات ئەکرێ ئیتر لەمەولا خۆتان حازر کەن بۆ میوان خزمایەتی زینوە بێتەوە عەشرەتایەتی زینوە بێتەوە ئا ئینجا دەستێن بە شانتا و بەخوا ئێمە مقەسیرین بەرامبەر بە بنەماڵەی ئێوە و بەڕاستی ئەبێ عەفومان کەن و بۆم باس کردن ئەڵێ پیاوێ چوو بۆ گەنم کڕین گایەکی بردبوو هۆڕی لێ نابوو لەو مایەشتە چوو بۆ حەوشەیەکی گەورە کابرای ئاغا دانیشتبوو کە ئەمباری گەورەی گەنمی هەیە کابرای فێڵباز بوو بوو کە گەی بۆ دەرگای حەوشە بەلی ساتبوو بەگاکە و حاکل کبرە کەشکم لێ نای نەوهێنا دۆم لێ نای نەوهێنا ڕبەنارم لێ نای نەوهێنا پیاوەکەشتی ئاغا گاکەم مەکوژە وەکو هیچی ناورگە هیچیش ناواتۆم ئێوەش ئاوا بڵێن بەم مەسولە حیزبیانە بڵێن وەکو هیچتان بۆ نەکردوین هیچیشمان نییە هیچمان نییە نیمانە ئەی باشە مەگەر کاتی خۆی ئێوە بۆ خزمەت و بە کوردەکان ئەڵێم بە شۆڕشگێڕەکان بۆ خزمەت و ڕزگاری کوردستان و ناوچەکەتان بە تایبەتی دەستان بە شۆڕش نەکرد ئەی بۆ ئێستا کێ ئاوا گوێ نادەنێ ئەی بۆ ئێستا کێ ئاوا ئەم خەڵکە بەم بێنازیە بەجێهێڵن بۆیە داواکارم داواکارم لە خەڵکی بەڕێزی سنووری پارێزگای هەڵەبجە لێرەدا هەڵوێستەیەک بکەن، بڕیارێک بدەن، قسە بە کەس مەڵێن، جنێو مەدەن، مەشکێنن، مەسووتێنن، تەنها و تەنها سارد ببنەوە لەگەڵ حیزبەکانتان کە ئەوانن مۆتەکە و شەوەی گیانی شەهیدانی هەڵەبجە و کەسوکاری شەهیدان و دانیشتوانە خۆگرەکەی. هەر کەس هەرچی پێ ئەکرێ با بیکا، لە ناشتنی درەختێک، لە دروستکردنی ژوور و دووکانێک، لە بەرهەمێنانی سەوزەیەکی پاک، یا مریشک و هێلکە و شیرەمەنی و بەروبوومی خۆماڵی، مەوەستن بە دیاری هیچ کەسێکەوە، ئەوەی بەتەمای هاوسێماڵ بێ بێ شێو سەرەنێتەوە. داواکارم لە پارێزگاری دهۆک و هەولێر و کەرکوک و سلێمانی دەستی برایەتیی و هاوکاری بۆ پارێزگا هەتیوەکەی هەڵەبجە درێژ بکەن، مەبن بە کۆسپ و تەگەرە، کارئاسانی بکەن با لەسەر پێی خۆی بوەستێت، چونکە تازە سواربوون عەیبێکە و دابەزین دوان، مادەم بڕیاریان دا بیکەن بە پارێزگا، عەیبە تازە بیکەنەوە بە قەزا. شەشەم، تکا دەکەم لە خوا پێداوەکانی هەرێم لە دهۆک و هەولێر و سلێمانی و کەرکوک، دەوڵەمەند و سەرمایەدارەکان کارێک بۆ هەڵەبجە بکەن. جێگای دەستان دیار بێ وەک دیاری ئێوە بۆ ڕۆحی شەهیدانی کیمیاباران کە بوونە ڕەمز و سومبول و نازنامەی گەلی کورد لە جیهانا. بەڕێزان ئەبێت خۆمان بە دەستی خۆمان سەری خۆمان بخورێنین بە تەما نەبین خەڵک بێت لەسەر سینی زێڕین سەربەخۆی و ئازادیمان بۆ بێنێ مستحیلە ئەم بەیانیش دنوکەتەقەی شەڕی ناوخۆی بینی کورد و کورد هەڵی یاوەتەوە لە نزیکی شنگال و لەسەر کەناری ڕۆژئاوا ئەبێ ئاگامان لێ بێ بە قورمیش ئەمان دەن بە شەڕ، بە قورمیش شەڕمان پێ ئەوەسێنن، بە قورمیش ئەمان کەن بە پارێزگا، بە قورمیش لاتمان ئەخەن، ئەبێ ئێمە دومیە نەبین، ئەبێ ئێمە ئینسان بین، خاوەنی ڕەئی و مەوقیف بین، خوا ئینسانی گێلی خۆش ناوێ، خوا ئینسانی بەهێزی خۆشەوێ، ئینسانێ لەسەر پێی خۆی بوەستێ، من نازانم ئەم هەڵەبجەیە، ئەم پارێزگایە، ئەم شارە جوانە، ئەم هەورامان و شارەزوورە بۆ ئەوەنە دوژمنی هەیە؟ خۆمانین، ناوی شار خۆمانین، گەلەکە خۆیەتی، میللەتەکە خۆیەتی، خۆمانین نایەڵین هەڵەبجە گەورە بێ، ئەگەر خۆمان ببین هەموو کەسێ حیسابمان بۆ ئەکا، ئەگەر خۆمان ڕێز لە یەکتری بگرین هەموو کەسێ ڕێزمان لێ ئەگرێ، ئەگەر خۆمان لەسەر پێی خۆمان بوەستین، هەموو کەسێ حیسابمان بۆ ئەکا بەڵام تا وا ئەبین هەر وا ئەبین خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوای گەورە لە شەهیدان و لە ئەوانەی کەوا بە زوڵم و ستەم تیاچوون لەم وڵاتەدا خۆش ببێ دەرەجەیان بەرز و باڵاکە خوا ستەمکاران لە ناو ببا ئەوانەیان ماون خوایە تۆویان ببڕی خوایە بە ناوی پیرۆزت داوات لە یەکەم لە ئاژاوە و پشێوی لە زەحمەت و مەینەت ئەم میللەتە بحەوێنیتەوە یاڕب العالمین نەخۆشەکانمان شیفا بدەی قەرزارەکان ڕزگار بکەی بێدەرامەتەکان بازاڕیان گەرم بکەی بێ هاوسەرەکان بە هاوسەری باش دابمەزرێنی بێ مناڵەکان دڵخۆش بکەی گیرا و ئەسیرەکان ڕزگارکەی یا ڕەبی لە مردووەکانمان خۆشببی لە باوکو دایکمان خۆشببی هیدایەتی ڕۆڵەکانمان بی ئیسلاحی حاڵمان بکەی وڵاتمان پڕ لە خێرکەی کاربەدەستان چاککەی